شەهرەزاد و تیکی ژان بە دڵی تەنگەوە گەڕانەوە تەلار و لەو لایشەوە حەسەن و ژنەکەی شەو و ڕۆژ بە ڕێگاوە بوون دەشت و کێ و بیابانیان بڕی خوا پشت و پەنایان بوو ئەوە بوو گەیشتنەوە شاری بەسرە لەوێشەوە بەرەو بەغدا بوونەوە هەر ڕۆشتن تاکو و ئەسپەکان لەبەر ماڵی حەسەنی زێڕنگەر داوەستان شتمەکیان هەموو داگرت ئەمجا لە تەپڵی دا و ئەسپەکان ڕۆشتن و ون بوون حەسەن چوو کە دەرگا بکاتەوە گوێی لە دەنگی گریانی دایکی بوو بەم شێوەیە خۆی ئەلاوانەوە ئەو دەمەی خەڵکی لە شیرین خەوە تەپاوتلە دەم منیش بەو شەوە ئارامی و هەیبەت لە ماڵدا نەما وێرانە چونکە ماڵ بەبێ ئەوە سنگ وەک و کورە پڕ لە پشکۆیە گیانیش ئەناڵێ بەدەم دەردەوە حەسەن کە گوێی لە ناڵە و گریانی دایکی بوو دەستی کردە گریان زۆر بە توندی لە دەرگایدا دایکی وتیەوە چێە حەسەن وتی بیکەرەوە پیرێژن دەرگای کردەوە سەیری کرد کە تێگەشت ئەوە حەسەنی کوڕەتی دەستی کردە گریان و بورایەوە حەسەن بە ئاگای هێنای و باوەشی کرد بە دایکیا و دایکیشی حەسەنی ماچ کرد ئەمجا دەرگای کردەوە و هەموو بارەکانی بردە ژوورەوە شازادەش حەسەن هەر سەیری دایکی حەسەنەکە پیرێژنەش گەشایە و بەم شێوەیە شعری بەسەر خۆیدا هەڵدا فەلەک بەزەی پێما هاتەوە ڕێنە دامەرگ کە بمباتەوە ئێستا بە دڵی من هەڵسوڕاوە و ئاسوودەی کردوم زۆر بە زیادەوە ئەمجا چوونە ژوورە و هەردووکیان پێکەوە دانیشتن و دەستیان کرد بە گفتوگۆ دایکی پرسی کوڕە شیرینەکەم عەجەمیەکە لەگەڵت دا چۆن بوو ئەیش وتی دایەگیان ئەو پیاوە عەجەمی نەبوو ئاگر پەرست بوو پشت لە خوا و ڕوو لە ئاگر بوو ئەم جا بۆی جێڕایەوە چی بەسەرهێنا بوو چۆن ئەشکەنجە درابوو ئەم جا چۆن وشترەکەی سربڕی و حەسەنی کردە ناوی باڵندەی باس هەڵی گرت و بردوێتیە سەر شاخێکی بڵند باسی ئەو شتانەی کرد کە لەسەر ئەو شاخە بینی بووی چۆن ئەم ئاگر پەرستە خەڵکی فریوەدا و ئەی ناردە سەر ئەو چیاوی و بەجێی ئەهێشت چۆن چۆنی خۆی فرێدایە ئاویشینی دەریاوە ئەم جا گەشتە تەلاری کیژان ئەم جا بوو بە برای کچە بچکۆلە و مانەوەی لەو تەلارەدا ئەم جەهاتنی کابرای ئاگەرپەرست بۆ هەمان کۆشک و تۆڵەی خۆی لێکردە و کوشتی کە دایکی ئەم چیرۆکەی بێ سوپاسی خی کرد کە سەلامت بووە ئەم جاچوو بەلای بارەکانی کوڕەکەیەوە کە پرسی ئەمانە چیان تایە کوڕەکەی پێوت دایکیشی زۆر دڵی خۆش بوو پیرێژن ئامێزی بۆ بووکەکەی گرتەوە و بەدەم گریانەوە ئەم لاولای ماچ کرد زۆر معجی بوو بە و جوانی و ناسکەی بووکەکەی ئەم جا بە کوڕەکەی وت کوڕی خۆم سوپاس بۆخوا کە بەبێەوەی گەڕاونەتەوە بۆ ڕۆژی دواتر دایکی حەسەن چووە بازار و دەدەست جلی بۆ هەڵگرت لە جوانترین کوتاڵ فەرش و نوێن و کۆمەڵی پێداویستی ماڵ شەوێکیان دایکی بە حەسەنی وت کوڕەکەم خوانەی بڕێستا ئێمە دەوڵەمەند بووین ئێرە بە کەڵکی ئێمە نایەت و خەڵکی بە ساحر و چیمیاگەرمان ناوە بن پێویستە بگوێزینەوە بۆ شاری بەغدا شاری ئاشتی و ئاسوودەی حەسەن بە قسەی کرد و خانووکەی فرۆشت و دواتر شتومەکی ماڵی بار کرد و خۆشیان چوونە بەلەمێکەوە لێیاندا و بە ڕووباردا کەوتنە سەفەر دەڕۆژ بەڕێوە بوون گەشتە شاری بەغدا شتومەکی ماڵیان داگرت و باری چەند وشتریان برد و لە خانێک لایەندا ئەو شەوە لەوێمانەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد وتی بۆ ڕۆژی دواتر حەسەن چووە بازاڕ بۆ لای دەڵاڵەکان زەوی و خان و بەرەفرۆش کە دەڵال لی پرسی خانوێکی چۆنە دەوێ وتی ئەمەوێت پان و پۆڕ بێت و ڕوبەرەکەی زۆر بێ ئەم جا خانوەکە نوێش بێ چەند خانوێکیان پیشاندایەکێکیانی بەدڵ بوو کاتی خۆی خانووی وەزیر بوو کڕی و هاتەوە خان و شتومەک و دایکی و ژنەکەی بردە خانوە نوێیەکەوە ئەم جا چووە بازار و فەرش و قاڵی و پەردەی کڕی و هەرچێک پێویستی ماڵ بێ لە قاپ و قاچاق و سینی و سفرە و کەوچک چەند کۆیلەی بۆ ماڵ کڕی و تایەندا مناڵێکە بوو ئیدی بەو شێوەیە سێ ساڵیان تەمەەن بەڕێ کرد و زۆر بە شادی و بەختیاری پێکەوە ژیان ئەم جاخشکەکانی بیرکەوتەوە بیری کەوتەوە کە چۆن یارمەتیان داوە بۆیە زۆر تاسەی کردن کە دایکی لێی پرسیارێ ئەم نەختینە زێڕانت بۆچی کڕیوە حەسەن وتی ئەوی ڕاستی بێ تاسەی خوشکەکان مەکەم ئەزانیت کە زۆر یارمەتیان داوم ئەم هەموو سامانیان پێم بەخشی ئەمەوێت بچمە سەردانیان هێندەم پێناچێ پشت بەخوا زوو ئەگەڕێمەوە دایکیشی وتی زۆرت پێنەچێ کوڕی خۆم ئەی ژووتی دایەجان هەڵسوکەوتت لەگەڵ ژنەکەم باش بێ ئەمەش بەرگە پەڕینەکەیەتی لە سندۆقێک داخستومە ژێر گڵی حوشەکەمانەوە ئاگاد لی بێ چونکە دەستی بیگاتێ خۆی و مناڵەکانی پێفرێ ئیدی تاماوم هەواڵیان نابیستم و بەخەمیانەوە ئەمرم ئاگادار بە ئەم نهێنیە بۆ ژنەکەم باز نەکەی ئەم جاوتیەوەش بزانە کە ئەم ژنەم شازادەیە و کچی گەورەی شای پەریانە زۆرترین سەرباز و گەورەترین سامانی هەیە نەفسی زۆر بەرزە هەرخۆت پەزێرایی بکە مەهێڵە بچێتە دەرەوەیان بچێتە بەر پەنجرە ئەگەرم ژنە شتێکی لێ بەسەر بێ منیش یەکسەر خۆمە کوژم دایکی وتی پەنا بخوا چۆن ئەبێ سەفەری خۆت بکە و بێخم بە کە گەڕای تەوازانیت چۆن پەزێرایم کردووە قەدەری خواوا بوو ژنەکەی گوێ لێگرتبوون و هەموو قسەکانی بیست شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی حەسەن دەرچووە دەرەوەی شار دەستی کردە تەپڵ لێدان ئەم جا ئەسپ و کەژاوەکانیان پەیدا بوو ئەویش باری بیست هێستری بارکرد لەو نەختینە بە نرخانی وڵاتی عراق خوا حافیزی لە ژن و مناڵەکانی کرد حەسەن دوو کوڕی هەبوو یەکێکیان دوو ساڵان بوو ئەوی تریان ساڵە وەخت هەبوو ئەمجا چووە بن دەستی دایکیەوە بە دزیەوە ئامۆژگاریەکانی بیرخستەوە حەسەن کەوتەڕێ دە ڕۆژی ڕەبق بەڕێو بوو دەشت و دۆڵ و چێوی بڕی و شەو ڕۆژ بەڕێوە بوو ڕۆژی یانزەیەمین گەیشتە تەلارەکە بەخۆی و بیزبارە دیارەکەوە خۆی کرد بە تەلارەکەدا خوشکە بچووک بەخێری هێنا و دەرە و ناوی کۆشکی ڕازاندەوە ئەویش دیارەکانی داگرت و لە ژوورێکی کۆشکدا دایاننا هەواڵی خێزانەکەی و دایکیان لێپرسی ئەوش پێوتن ئێستا دوو کوڕمان هەیە کە خوشکە بچکۆلە بینی ڕەنگی حەسەنی برای پەمەی و جوان و دڵخۆشە ئەم شعرەی پیاڵدا پڕبەسنگ سروەی وڵاتی ئێوەم هەڵمژی بۆیە جوانی بەم شێوەم شەماڵ لای ئێوە بۆم دێنێ هەواڵ بۆیە شادم و ماوم و بە پێوەم حەسەن بۆ ماوەی سێمانگ لایەن مایەوە کە ڕۆژانێکی پڕ لە خۆشی و شادی بەسەر برد بۆ ڕاوشکارت دەرەچوو لەگەڵیان لەو لای شەو دایکی و ژنەکەی دوو ڕۆژ پێکەوە بوون ڕۆژی سێم بوو کەوتی جا ئەمە بێ ئەوە سێ ساڵە من نەچوومەتە گەرما و دەستی کردە گریان دایکی حەسەن هەرزوو دڵی نەرم بووتی کچەکەم ئێمە غەریبین و کەس ناناسین ئەوە ئەگەر حەسەن لێرە بواە لە پەزێرای تۆدا بوو ئێستاش خۆم ئاوت بۆ گەرمەکەم سرد لە گەرماوی ماڵەوە بشۆ ئێژوتی ئەم قسەیە ئەگەر بە کەنیزەکێکی ماڵی بڵێت یەکسەر داوات لێکە بیبیتە بازار و هەرزان فرۆشی بکەیت یەک سعات لەلاتان دا نەئەنیشت بەڵام گەر پیا و ئەم قسێ بکە لەومە ناکرێت چونکە لە دڵی خۆی داڵێ لەوەیە بڕواتە دەرەوە کارێکی خراپ ئەنجام بدا خاتون ژنان هەموان وەکو یەک نین خۆ چاکەزانی ئەگەر ژن نیازی خراپ بوو کەس ناتوانێت ڕێگری بکە کەس ناتوانێت چاودێری ژن بکە بیپارێزێ چی بێت جێبەجێەکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خەسوی بەزەیی پیا هاتەوە شتومەکی گەرماوی بۆ خستە بوخچەوە و پێکەوە ڕۆشتن هێندەیان خۆش بوو تاکو و چووە ژوورەوە ئیدی هەرچی ژنێک لەو گەرماوەدا بوو هاتنە سیرکردنی ئەو جوانی و قەد و باڵایە ئەو شۆخ و شەنگیە کە بەو ژنەوە بوو دەنگ و باز بەناو شاردا بڵاو بووەوە چەندین ژن تەنیا لەبەر سیرکردنی ژنی حەسەن ئەچوونە گەرماوەکەوە وا ڕێکەوت یەکێک لە کەنیزەکانی میری مسلمانان لەو گەرماوە خۆشت و ئەم بەسەرهات و ئاپۆرەی خەڵکەی بینی پرسی وتیان ئاگات لە چییە ژنێک هاتۆتە گەرما و پەریەکە بۆ خۆی ئەویش وەکو ئەو خەڵکە چوە سەیری بەڵام چی بینی هێندە و ژنە بەلایەوە جوان بوو سەری سوڕما ئەویش چاوەڕێ کرد تاکو ژنی حەسەن و دایکی لە خۆشتن بوونەوە کە هاتنە دەرەوە لەگەڵیان ڕۆشت و بەرودوا شوێنیان کەوت تاکو ماڵ و گەڕەکەیان شارەزا بوو ئەم جاگەڕایە بۆ کۆشک و چوە بەردەستی زوبەی دەیژنی هارو نەڕەشید زبەیدە خاتون پرسی ئەرێ تحفە ئەوە بۆچی هێندە دواکەوتیت لە گەڕانەوەدا تحفەی کچی عوادە لە وەڵام داوتی خاتونەکەم شتێکی هێندە سیر و سەرنجڕاکێشم بینیوە کە هێشتا نە لە نێو ژناندا نە لە نێو پیاواندا نەمدیوە ئەمەندە سرم سوڕما بوو فریانە کەوتم سرم بشۆم زبەی دەپرسی ئەو شتە سەر سڕهێنە چی بوو تحفەوتی ژنێکم لەو گەرماوەدا بینی دوو کوڕی مناڵی پێبوو زۆر جوان بوو ژنەی دایکی دوو مناڵەکە هێندە جوان بوو کە هێشتا سەرزەوی ژنی وا جوانی بەخۆوە نەدیوە لە دنیادا جوانێکی تری وەکو ئەو نییە پرسییم ئەو ژنە جوانە ژنی کێیە وتیان ژنی کابراایەکی بازرگانە ناوی حەسەنی بەسریە منی شوێنی کەوتم تاکو خۆی کرد بە خانووە کۆنەکەی وەزیردا ئەو خانووی دەواازەیەکی بەسەر دەریادا ڕوانێت و دەواازەیەکی تری بەسەر زەویدا خەمی ئەوە مە خەلیفە هاروونە ڕەشید ترسی خوای لە دڵ دەربچێت و مێردەکەی بکوژێ بۆ ئەوەی مارەی بکاتەوە زوبەی دەوتی چیت کرد هێندە جوانە هاروونە ڕەشید ئاینی بە دنیای بگۆڕێتەوە و سەرپێچی لە شەرع بکە بەو خوای ئەبێت هەر ئەو ژنە ببینم ئەگەر وا دەرنەچوو لە من تەدەم کۆشکی خەلیفە سێ سەد و شەست کەنیزەکی تایە کە بە هێندەی ڕۆژەکانی ساڵە تۆ بڵێ ژنێکی تیانەبێ بە هێندەی ئەو ژنەی تۆ بینیوتە جوان بێ تحفەژوتی نەبۆ خوای خاتونەکەم هەموو شاری بەغدایش بگەڕیت دەست ناکەوێت کە ئەمەی بیست نردی بە شوێن مەسروری شمشێربازدا کە ئامادە بوو کڕنوشی بۆ زبەیدەی ژنی خەلیفە هارو نەڕەشید برد زوبێدە پێیوت مەسرور بڕۆ بۆ ئەو خانۆی وەزیر کە دوو دەواازەیە دەواازەیەکیان بەسەر دەریادا ئەڕوانێت و دەواازەکەی دی بەسەر شەقامەکەدا ژن و دوو کوڕەکەی و خەسوەکەیم بۆ بێنە ئێرە خێراکە مەسروروتی بە چاوان ئەم جا بە پەلە کەوتەڕێ تا گەشتە بەردەم ئەو دەرگایە لە دەواازەی دا پیرێژن هاتە دەرەوە پرسی ئەوە چێە ئەمی ژوتی من مەسرورم خزمەتکاری میری مسلمانان دەرگای لێکردەوە ئەویش سلاوی کرد و پیرێژن وەڵامی دای و پرسی کە ئاخۆ چی ئەوێ مەسروروتی خات و زبەیدەی کچی قاسم و ژنی خەلیفە هارو نەڕەشید مامەی پێغمبەر درودی خوای لەبێ منی نردوە تا دوی ئێوە خۆت و بووک و دوو کوڕەکەی چونکە ژنان وەصفی جوانی بووکەکەی تویان بۆ کردووە پیرێژن وتی مەسروجان ئێمە کەسانێکی نامۆین بەم شارە مێردی ئەم ژنە کوڕمە لەم شارەدا نییە ڕێ پێنەداوم ئەم بووکەم ببم بۆ هیچ لایەک ئەترسم ئەم بووکەم لە دەست ببێتەوە و دواتر کوڕەکەم لە خەفەتیدا ئەمرێ چاکەمان لەگەڵەکەی ئەگەر ئەم داوایەنەکەی چونکە لە توانای ئێمەدا نییە. مەسرور وتی دایە گیان گەر بمزانیایە ئەم ڕۆیشتنە بە زیانی ئێوە تەواوە بێ نەئەهاتم بە شوێن ئێوەدا هەموو کارەکەی خاتون زبەیدە ئەوەیە سیرێکی بووکەکەت بکە کردە پەشیمان بە نەک نەکردە پەشیمان چۆن لەگەڵ خۆم ئەتان بم هەر ئاوایش بە سەلامەتی ئەتان هێنمەوە پشت بخوا ئەم جا مەسرور هەمویانی گەیاندە کۆشک و لەوەیشەوە بۆ بەردەم خات و زبەیدە بووکە و خەسوەکەی کڕنوشیان بۆ برد شاژن ڕویەکی بینی کە مانگ لە ئاستیدا خەجاڵەت یەکێشە کۆشک بە جوانی بوو کە ڕووناک بووە خات و زبەیدا سەری لەو هەموو جوانیە سوورما نەخوازەڵا کەنیزەکانی دەوروبەری کە بەڕاستی ئەبڵق ببوون ئەمجا خاتوو زبەیدە لێ چوە پێش و لە ئامێزی گرت و بە خێری هێنا و دواتر لەسەر تەختە ڕەوانە ڕازاوەکەی خۆی و بە تەنیشت خۆیەوە داینا هەر کەسێک ئەهات و بووکەی ئەبینی لاڵە بوو هیچی بۆ نەئوترا ئەمجا فەرمانی دا بە جوانترین بەرگی شاژنانە بیڕازێنەوە جوانترین ملوانکەی زێڕی لە مل بکەن و مستیلەی مرواری لە پەنجەی بکەن کە ڕازاندیانە و هێنانەوە بەردەمی پەنای بەخوای تاک برد بۆ ئەو جوانی و ناسکی و تەڕوبڕیی لێی پرسی بەڕاستی چاوت بەم جوانێت گەشتر کردم بەڵام حەزەکەم بزانم هیچ دەست ڕنگینیت هەیە واتە پیشێگەزانی بکەوتی خاتونەکەم بەرگێکی لە پەڕی باڵندە دروستکراوم هەیە هەر کاتێک لەبەرم کرد لە بەرچاوت پیشەیەکت پیشانەدەم کە هەرگیز بیرت لێ نەکردبێتەوە و نەوە دواینەوە بۆ یەکتری بگەڕنەوە خات و زبەی دەوتی ئەی ئەو بەرگە پەڕینەت لە کوێیە بووکەوتی ئەو بەرگە سەرسوڕهێنم لە لای خەسوومە داوای لێ بکە بابی هێنێتەوە ئێرە ئەم جا شاژن ڕووی کردە پیرێژنوتی تووجیانی من بڕۆ بۆی بێنە با ئەو کارە سەرسوڕهێنەی لەبەر چاوم پێ بکە دوایی خۆم کراسە پەڕینەکەت ئەدەمەوە پیرێژن وتی خاتونەکەم درۆکە تۆ بیستوتە لە دنیادا ژن کراسی لە پەڕی باڵندە دروستکراوی هەبێ چونکە پەڕهی باڵندەکانە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی شازادە بە خات و زبەی دەیوت بە گیانی تۆ خاتونەکەم بەرگێکی لە پەڕ دروستکراوم هەیە لە ناو سندوقێکدای و ئەویش لە گەنجینەی ماڵەکەدا هەڵگیراوە خات و زبەیدە دەستی برد و زنجیر و کۆمەڵێک لیرەی لە ملی خۆی کردەوە و دا دەست پیرێژنوتی دا پیرەجان با ئەم زنجیرەت لەلابێ هەتاکو و دوای کارەکە کراسەکەت ئەدەمەوە زنجیرەکەی لەملی خۆی کردەوەدا دەست پیرێژن کەچی پیرێژن سوێندی خوارد کە ئاگای لە هیچ نییە خات و زبەی دەشی ڕاندی بەسەری دا و کلیلی ماڵەکەی لێ سند و دا دەست مەسروری شمشێر بازوتی بڕۆ ئەو بەرگە پەڕینە لە حوشەکەدا دەربێنە و بۆم بهێنە مەسرور وتی بە چاوان کلیلی ماڵەکەی پیرێژنی وەرگرت لە شاژن و ڕۆیشت پیرێژنەش کەوتە گریان و لە خۆدان پەشیمانی ئەوە بوو کە بە قسەی بووکەکەی کرد و بۆ گەرماوی بردو ئەم تەڕنەی بەسەرهات ئەم جا مەسرور دوای ئەوەی بەرگە پەڕینەی لە سندوقەکە دەرهێنا لە قوماشێکی ئالان و خێرا هێنای و دایە دەست خات و زبەیدا ئەویش کردێ و سەیری کرد و بە دوورین و بڕینەکەی زۆر معجیب بوو بووکە کە بەرگە پەڕینەکەی وەرگرت زۆر دڵخۆش بوو سەرنجیدا تەواوە خۆیەتی ئەمجا ئەو بەرگەی لەبەر کرد و مناڵەکانی گرتە باوەشی پەنا بەخوا دەم و دەست بوو بە باڵندە خات و زبەیدە و ئامادەبووان سەریان سوڕما ئەمجا دەستی کرد بە خۆبادان و سەماکردن ئەمجا بە زبانێکی ڕەوانوتی خۆشەویستان ئەمەتان بەلاوە جوانە ئەوانی ژوتیان ئەرێ بەخوا هەموو شتێکت لێ جوانە ئەمجا شازادەوتی ئەمەی دواتر لەبەر چاوتانەی کەم جوانترینە ئەمجا باڵەکانی کردەوە فڕی تا گەشتە ئاستی گومەزەکەی کۆشکی شاهانە هەمووان ئەبڵق بوون و پێیان سیر بوو خەڵکەکە کەوتنە مقۆ مقۆوتیان بەڕاستی ئێمەشتی وامان نەدیوە ئەم جاویستی بەرە و وڵاتی خۆی بڕاتەوە حەسەنی مێردی بیرکەوتەوتی ماڵت چۆڵ کرد و زۆریشت پێچوو ژنیشت بەرە و باوان بۆی دەرچوو پێدوا بوو لای تۆ بەهشتی منە سەرچاوی ژینم پیس و لێڵ نەبوو بەرگە پەڕینەت شاردەوە بەخوا کوشتت لە دڵما حەز و ئارەزوو چوونە گەرماوم بۆ سەرنجی خەڵک تا دەستی بخەم ئەو بەرگەم هەرزوو کە گەڕایەوە حەسەن پێی بڵێن بکەوێتە شوێن ژنی ڕۆیشتوو کە لە شعرەکەی بۆ خات و زبەی دەپێوت ئەی نانیشیتەوە تاکو لەو جوانێت تێر ببین پەنا بەو خوای ئەو جوانی و ناسکەی پێبەخشیت بووکەژوتی هەیهوو چۆن ئەگەڕێتەوە ئەوەی بەسەر چوو ئەم جا بە خەسووت بەو خوایە دایکی حەسەن لە شوێنی خۆمەوە هەربیرتەکەم کە کوڕەکەی شت گەرایە و پێی بڵێژنەکە دوتی هەر کاتێ خەمی دووری منی بوو بە من گەیشتنی بوو بە مەراق باخۆی بگەێنە تا دوورگەی واقواق ئەمجا بە مناڵەکانی ئۆفرێ و تاک و لە چاوان ون بوو ئەو خەڵکە سەیریان کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە دایکی حەسەن ئەمەی بینی کەوتە خۆڕنە و لە خۆدان هێندەی لە خۆدا تاکو و بورایەوە کە بە ئاگایان هێنایەوە خاتو زبەی دەپێیوت دایکە گیان من چوزانم ئەمە ڕوەدا ئەگەر زووتر پێت بوتمایە من ئەمەم ناکرد و ئەو بەرگەم نەئەدایە یان لانی کەم نەمەهێشت مناڵەکانی لەگەڵ خۆی ببا لە من ببوورە پیرێژنەش چاری نەبوو لی خۆش بوو پیرێژنە بەدەستی چۆڵ و بەتاک و تەنیا لە کۆشک هاتە دەر و بەلەخۆدان بەرە و هەواری خاڵی گەڕایەوە لەوێش بورایەوە کە بە ئاگاهاتەوە بیری بوو کوم ناڵەکانی کرد کوڕەکەی بیرکەوتەوە بەم جۆرە کەوتە لاوانەوە ڕۆڵە ئەم ماڵەت بە جۆرێ چۆڵ کرد بە جارێ خۆم و خۆشت کڵۆڵ کرد هێندە بۆ دووریت گریاوم بەخوا لە سرە ڕێتدا چاوانم ڕوە ئەمجا لە حەوشەی ماڵەکەیدا سێ گۆڕی هەڵکەن هەمیشە بە سەریاندا گریا تا ڕۆژان ڕۆیشت خەمی پیرێژن زۆرترە بوو بۆیە کەوتە لاوانەوەی کوڕەکەی وێنت لە چاوی تروکاوایە بیرت لە کاو و لە ناکاوایە گەشە و نەشەی من بە تۆیە گوڵم ناوی تۆیش بۆ من وەکو ئاو وایە ڕۆژێک لێم دووری دڵم تەنگە بێ مردن ئەخوازم ئا بەو خوایە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی لەو لایشەوە حەسەن بە گەیشتنی بۆ لای کیژەکان سوێندیان لێ خوارد کە بێ سێ مانگ لایەن بمێنێتەوە دوای سێ مانگ حەسەنیان بەڕێ کرد بە باری هێسترەوە و پێنج باریان زێڕ بوون پێنج بارەکەی دیزی و خواردن و پێویستی سەفەریان بۆ ئامادە کرد ئەم جا باوەشیان پێدا کرد و خواحافیزیان لێکرد بەڕێکەوت تاکو بە سەلامەتی گەشتەوە بەغدا خۆی کرد بە ماڵی خۆیاندا تامش دەبدا بە دایکی و دڵی خۆش بکە سەرنجیدا زەرد و لاواز هەڵگەڕاوە هێندە گریاوە نووزەی دەرنایە بارەکانی داگرت و هێسترەکانی ڕەوانە کرد باوەشی بەدایکیدا کرد و هەواڵی ژن و مناڵەکانی پرسی دایکی دەستی کردەوە بە گریان و بورایەوە حەسەنیش هەموو ژوورەکان گەڕا بەڵام کەسی نەبینی سەیری کرد دەرگای گەنجینە کراوەتەوە سندۆقی بەرگە پەڕین کراوەتەوە دەستی پێداگیڕا بەرگە پەڕینەکەی نەدۆزیەوە تێگەیشت ژنەکەی بەرگەکەی دەستکەوتووە و مناڵەکانی لەگەڵ خۆی بردووە و گەڕاوەتەوە بۆ ماڵی باوانی گەڕایە و سەردایکی سەیری کرد بە ئاگا هاتوەتەوە ئەم جا پرسیاری ژنەکەی لێکرد دایکی پێیوت خوا پاداشتی بەخێرت بداتەوە ئەوەش گۆڕی هەرسێکیانە حەسەن کە ئەمەی بیست هاوارێکی کرد و بورایەوە کە بە ئاگا هاتەوە گەر خاتو زبەیدە تووڕە نەبوایە لێم و کلیلی لێ نەسەندمایە بە زۆر هەرگیز بەرگە پەڕینەکەم دەرنەهێنا ئەگەر بژمردمایە کوڕم خۆتەزانی پەنجە لەگەڵ سوڵتاندا نەرم ناکرێ کە بەرگە پەڕینەکەیان بۆ هێنا ئەم دی و ئەو دی و سەرنجی دا تاکو بزانێ لە هیچی کەم نییە کە لەبەری کرد خۆی ڕاوشاند و بۆ باڵندەیەک مناڵەکانیشی بە بندەستەوەیە خەڵکەکەیش سەیریان کرد و سەریان سوورما بوو لەو فڕین و ئەو هەموو جوانی و شۆخ و شەنگەی ئەم جافڕی و چووە سەربانی کۆشکەکە و بەمنیوت کە کوڕەکەت هاتەوە لە دووری من نەیتوانی شەو بە ڕۆژ بکاتەوە بێت بۆ لام ڕاکێشێ لاق تاوەکو و دورگەی واقواق شەهرەزاد